بێدارەوە بن پەرستن هەر بۆ خوا ئەشێ و ئاینی بێ گەرد ئەبێ هەر بۆ ئەو بێ و ئەوانەی لە خوا بەولاوە پشت و پەنایان بۆ خۆیان ڕاگرتووە ئەیان پەرستن وەک ئەوانەی فریشتە ئەپەرستن یا عیسا ئەپەرستن یا بت ئەپەرستن و ئەڵێن بە هیوای ئەوە نەبێ کە چەند پلەیەک لە خوامانەوە نزیک بکەنەوە نایان پەرستین ئەوانە بێ گومان خوا خۆی بڕیار لە بارەیانەوە ئەدا لە خسووسی ئەم قسانەوە و لە هەموو ئەو شتانەی تردا کە ئیختیلافیان لە نێوانا هەیە لە بارەیانەوە بێگومان خوا هیدایەتی کەسێ نادا درۆزن بێ و زۆر کافر بێ وەک ئەوانەی هاوبەش بۆ خوا دائەنێن کە درۆ ئەکەن و ئەڵێن خوا هاوبەشی هەیە و زۆر کافریشن کە یەکەمین بنەمای خواپەرستیان تێک داوە بەوە کە هاوبەشیان بۆ خوا داناوە. ئەگەر خوا بیویستایە نەوە بۆ خۆی ڕابگرێ لەوانەی خۆی دروستیان ئەکا خۆی نەوەی بۆ خۆی هەڵەبژارد و نەی ئەدایە دەستی ئێوە بە ئارەزوی خۆتان ئەم و ئەوی بۆ بکەن بە نەوە خوا پاک و دورە لەم درۆ و دەلەسانە کە گوایە نەوەی هەیە و شتی وا ئەو خوایەکی تاک و تەنها و خاوەن قەهر و بە دەسەڵاتە. ئەو خوایە ئاسمانەکان و زەوی دروست کردووە بە حەق و بەڕاستی، شەو هەڵەسووڕێنێ بە دەوری ڕۆژا و ڕۆژ هەڵەسووڕێنێ بە دەوری شەوا و ڕۆژ و مانگی ڕام کردووە و هەر کام لەمانە بەڕێی خۆیا ئەڕوا تا وادەیەکی دیاری کراو کە ئەو ڕۆژەیە لە جوڵە ئەکەون بێدارەوە بن. خوا بە تەنها خۆی خاوەن عیززەت و دەسەڵات و تاوانپۆشە. ئێوەی لە تاقە نەفسێک دروست کردووە و پاشان لەویش ژنەکەیی دروست کرد و لە چوار پێکانیش هەشت جووتی نێر و مێی نازڵ کردووە بۆتان کە حوشتر و ڕەشەوڵاخ و مەڕ و بزنن. لە سکی دایکەکانتانا دروستتان ئەکا بە جۆرە دروست کردنێ پاش جۆرە دروست کردنێکی تر کە ئەوەتە لە تۆوە ئەتان کا بە پارچە خوێن و ئەنجا بە پارچە گۆشت و ئەنجا ئێسقانیشتان بۆ دروست ئەکا. لە سێ تاریکاییدا، تاریکایی ناوسکی دایک و تاریکایی کیسەی منداڵان و تاریکایی ئەو پەردە ناسکەی منداڵی لە منداڵانە پێوە پێچراوە، ئەوەی ئەم کارانە ئەکا خوای پەروەردگارتانە، گەورەیی و فرمانڕەوایی هەر بۆ ئەوە و خوایەکی تر نیە شایانی پەرستن بێ، دەسا ئیتر ئێوە چۆن لە باوەڕەوە بە خوای تاک و تەنیا وەرەچەرخێنرێن بۆ هاوبەش بۆ دانانی. ئێوە ئەگەر کوفرەکەن بێگومان خوا دەوڵەمەندە و بێنیازە لێتان ئەوەندە هەیە ڕازی نییە بەوە کە بەندەکانی کوفر بکەن و ئەگەر سوپاسیشی بکەن لێتان ڕازی ئەبێ و بەو سوپاسە ڕازییە و هیچ باری گوناه لە ئەستۆ گرێ باری گوناهی کەسێکی تر هەڵناگرێ و هەر لە خۆی بەرپرسیارە و سەرەنجامیش هەمووتان ئەگەڕێنەوە بۆ لای ئەو و خەبەردارتان ئەکا لەوەی لە ماوەی ژیانتانا ئەتان کرد لە چاکە و لە خراپە و ئەو ئەزانێ تەنانەت چی لە ناو دڵتانایە. کەچی ئەگەر نیعمەتێکی لای خۆیەوە بداتێ ئەو دەرد و ئازارەی زووی لەیاد دەچێتەوە کە لە بارەیەوە ئەپاڕایەوە تا بۆی چار بکا و لە کۆڵی بکاتەوە هاوبەش و هاوچەشن بۆ خوا دائەنێ بۆ ئەوەی خەڵک لە ڕێی خوا گومڕا بکا تۆ بەو ئادەمیزادە بڵێ تۆزێ بەم کافری خۆتەوە ڕابوێرە تۆ سەرەنجام دۆزەخیت و هاوڕێی ئاگر و لە جەهەنەمدا بەسەر ئەبەی ئایا کەسێک کە بە سەعاتەکانی شەوە خەریکی خواپەرستیە سوجدە ئەبا و بە پێوە ئەوەستێ و نوێژەکا و لە سزای ڕۆژی قیامەت ئەترسێ و بە هیوای ڕەحمەتی خوایە وەک کەسێکی کافری بێ باوەڕ وایە؟ دیارە نا. تۆ بڵێ ئایا ئەوانەی زانان و ئەوانەی هیچ نازانن وەک یەک وان؟ دیسان دیارە نا. تۆ بڵێ، ئەی ئەو بەندانەم کەوا ئیمانتان هێناوە، لە خوای خۆتان بترسن، بۆ ئەوانەی کردەوەی چاکەیان کردووە لەم دونیایەدا پاداشی چاک هەیە و ئەرزی خوایش بەربڵاوە، ئەوەی نەتوانێ لە نیشتیمانی خۆیا چاکە بکا با بار بکا بۆ نیشتیمانێکی تر بتوانێ چاکەی تیا بکا و کەسێکیش بەسەبر بێ و تەحەمولی مەینەتی فرمانبەرداری خوا بکا و ئێوەیش هەر کەستان ئارەزوو لێ لە غەیری خوا بیپەرستن، تۆ بڵێ، خەسارەتباران ئەوانەن خۆیان و کەس و کاریان لە ڕۆژی قیامەتا لە کیس چووە، بێدارەوە بن، زیان و خەسارەتی دیاریش هەر ئەوەیە، مەبەستی ئەوەیە لە دونیادا خۆیان گومڕا بوون و کەس و کارەکانیشیان گومڕا کردووە و لەبەر ئەوە لە ڕۆژی قیامەتا هەموویان دۆزەخ جێیان ئەبێ. بۆیان هەیە بە ژوور سەریانەوە چەند سایە و سایەوانی ئاگر و لە ژێریشیانەوە چەند سایە و سایەوانی ئاگر خوا بەندەکانی خۆی بەو سزایە ئەترسێنێ کەواتە ئەی بەندەکانم لێم بترسن و خۆتانم لێ بپارێزن. والذین اجتنبوا لا يخلف الله الميعاد. بەڵام ئەوانەی لە دونیادا لە خوای خۆیان ترساون بۆ ئەوان هەیە باڵەخانەی بەرزی ژوور تێداکراوە کە جۆگای ئاوی ساف بە ژێریانا ئەڕوا ئەمە گفتی خوایە بۆ ئەو کەسانە و خوا هەرگیز بە پێچەوانەی گفتی خۆی ناجوڵێتەوە ئایا کەسێ خوا سنگی کردبێتەوە بۆ ئیسلام و ئیتر ئەو لەبەر ڕووناکی خوای خۆیا بێ ئەو کەسە وەک کەسێکی دڵ تاریک وایە خوا هیدایەتی نەدابێ؟ دەی هاوار بۆ ئەو کەسانەی دڵیان ڕەق بووە و یادی خوا نایە بە دڵیانا ئەوانە لە گومڕاهیەکی ئاشکرا و دیاردان. ومن یضلل اللە فما له من هاد. خوا ناردویەتیە خوار بۆ سەر پێغەمبەر جوانترین وتار کە بریتیە لە کتێبێ کە ئایەتەکانی لە موعجیزەیی و هاوسەنگی داڕشتن و ڕاستی مەعنا و گەیاندنی سوودی ئادەمیزادا لەیەک ئەچن و لە خوێندنەوەدا دووبارە ئەکرێنەوە ئەوەندە بەسامە پێستی ئەو کەسانەی لە خوای خۆیان ئەترسن موچڕکەی پیا دێ و کرژە بێتەوە لە ترسی ئەو هەڕەشانەی تیایەتی پاشان پێستیان نەرمە بێتەوە و دڵیان بەهۆی یاد کردنەوەی خواوە ئارامە بێتەوە ئەم حاڵەتە هیدایەتی خوایە هەر کەسی مەیل لێ بێ پێی هیدایەت ئەدا و هەر کەسیش خوا گومڕای بکا کەس نابێ هیدایەتی بدا و ڕێگای پیشان بدا. ئایا کەسێ لە دۆزەخا سزا بدرێ و جەستەی لە ڕۆژی قیامەتا بە ڕووی خۆی لە سزای بەد و ناهەموار و گران بپارێزێ واتە دەموچاوی بکا بە قەڵغانی لەشی لە ئاگری دۆزەخ کە کارێکی چەند قورس و گرانە وەک کەسێ وایە بۆ خۆی لە بەهەشتا دوور لە ئاگری دۆزەخ حەسابێتەوە؟ ئا لەو ڕۆژەدا بە ستەمکاران ئەوترێ بیچێژن ئەوەی خۆتان بۆ خۆتانتان پەیدا ئەکرد. خوا نموونەیەکی هێناوەتەوە بۆ کەسێ خوا بە یەک بزانێ و کەسێ چەندین بت بپەرستێ و بیانکا بە هاوبەشی خوا. کابرایە بەندەی چەند خاوەنێ بێ و خاوەنەکانی لە ناو خۆیانا ناکۆک بن و کابرایەکی تریش بەندەی یەک تاقە خاوەن بێ و خاوەنەکەیشی کابرایەکی ئارامی بێ زەرەر و زیان بێ، ئایا ئەم دوو بەندەیە یەک جۆرە ژیان ئەژین؟ دیارە نا. ئەوەی خاوەن فرە هەر تاوێکی ژیانی مردنێکە و ئەمیشیان بۆ خۆی لە ژیانێکی ئارام و ئاسوودەدا ئەژی سوپاس هەموو بۆ خوایە و کەس هاوبەشی نییە تیایا چونکە خاوەن و بەخشندەی ڕاستەقینەی هەموو شتێ هەر خۆیەتی بەڵام بەشی زۆری ئەم خەڵکە نازانن ڕاستی کامەیە و چۆنە. تختصمون. پاشان ئێوە گشتتان لە ڕۆژی قیامەتا لە حوزوری خوای خۆتانا ئەبێ بە هەراتان و تۆ بەڵگەی خۆتیان لەسەر ئەهێنیتەوە کە ئەتویست بیان هێنیتە سەر ڕێی ڕاست و ئەوان لەسەر بتپەرستی خۆیان سور بوون و بڕو بیانویان ئەهێنایەوە تتقون. ئەو کەسەیش کە قسەی ڕاستی لە خواوە هێناوە بۆ خەڵک و ئەوەیش کە باوەڕ بە ڕاستی ئەکا کە موسڵمانانن کە باوەڕیان بە خوا و پێغەمبەر و قورئان کردووە ئەوانە ئەو کەسانەن لە خوا ئەترسن و خۆیان لە ئاگری دۆزەخ دوورەخەنەوە. بۆیەیش وایە تا خوا کەفارەتی خراپترین کردەوەیان بدا و پاداشتی خۆیان بداتەوە بە باشترینی ئەو کارانەی ئەیان کردن واتە هەرچی کاری چاکیان بووە بە کردەوە هەرە باشەکانیان بۆیان حیساب بکا و بە پێی ئەوە پاداشیان بداتەوە. أليس الله بكاف عبده ئایا خودا بەس نییە بۆ بەندەی خۆی کە پێغەمبەرە؟ واتە ئایا خوا بەسی پێغەمبەر نییە لە هەموو ڕوویەکەوە بۆ یارمەتیدانی و سەرخستنی و بەزاندنی دوژمنەکانی و سەرخستنی ئاینەکەی و بۆ پاداشتدانەوەیشی لە ڕۆژی قیامەتدا؟ ئەی محەمەد کافرەکان تۆ ئەترسێنن بەو بتانەی لە بریتی پەرستنی خوا ئەیانپەرستن چونکە خۆیان گومڕان و هەرکەسیش خوا گومڕای بکا کەس نییە بیخاتە سەر ڕێی ڕاست. ئەگەر تۆ پرسیاریان لێ بکەی کێ ئاسمانەکان و زەوی دروست کردووە بە جەختەوە ئەڵێن خوا دەی تۆ پێیان بڵێ دیتان ئەوانەی ئێوە هاواریان لێ ئەکەن و لێیان ئەپاڕێنەوە و هاوار ناکەنە خوا و لێی ناپاڕێنەوە ئەگەر خوا بیەوێ زیانێ بە من بگەیەنێ ئەوان ئەو زیانەم لەسەر لا ئەبەن یا ئەگەر بیەوێ ڕەحمەتێکم بەسەرا بڕێژێ ئەوان ئەتوانن ئەو ڕەحمەتەی خوام لێ بگرنەوە تۆ بڵێ من خوام بە تەنها خۆی بەسە ئەی موحەممەد، تۆ بڵێ پێیان، ئەی تاقمێک کە من هاتووم هیدایەتتان بدەم و هیدایەت وەرناگرن، بە گوێرەی توانا و دەسەڵاتی خۆتان کار بکەن، منیش ئەوەی بتوانم ئەیکەم، جا لەمەو پاش ئەزانن و بۆتان دەرەکەوێ کە وا. من یاتیه عذاب یخ. پاشان ئەوەی کە وادەی مردنی هاتووە گیانەکەی ناکاتەوە بە بەریا و ئەوەیش کە نووستبوو گیانەکەی بەرەڵا ئەکا بچێتەوە جێی خۆی کە لەشەکەیەتی تا ئەو کاتەی بۆی دیاری کراوە بێگومان لەم کردارانەی خوادا گەلێ دەلیل و بەڵگە لەسەر توانایی خوا هەیە بۆ کەسانێک کە ورد ببنەوە و بیر بکەنەوە. یاخود ئەو بت پەرستانە چەند بتێکیان لە خوار خواوە ڕاگرتووە بە ناوی ئەوەوە کە تکاکارن بۆیان لای خوا، جا تۆ پێیان بڵێ، ئەی ئەگەر ئەو بتانە خاوەنی هیچ نەبن و دەسەڵاتیان بەسەر هیچا نەشکێ و هوشیاریش نەبن و عەقڵ و فامێکیان نەبێ هێشتا هەر بۆ تکاکاری دەست ئەدەن؟ دیارە نەخێر. ئەگەر ئەوانەی لە دونیادا ستەمکار بوون هەرچی دارایی و سامان لە زەویدا هەیە هی ئەوان بوایە و ئەوەندەی تریشی لەگەڵا بوایە ئەیان کرد بە قوربانی خۆیان و ئەیاندا لە باتی ئەوەدا لەو سزا سەختە ڕزگار ببن کە لە ڕۆژی قیامەتا تووشیان ئەبێ و لەو ڕۆژەدا بۆیان دەرەکەوێ لەلایەن خواوە لە ئازار و سزا ئەوەی کە هەر بە خەیاڵیشیانا نەئەهات. کافرەکانی پێش ئەمانیش هەر ئەم قسەیان ئەکرد، بەڵام نە ئەم قسەیەی ئەیان کرد و نە ئەو کردەوانەی ئەیان کردن هیچ دادیان نەدان و سوودێکیان نەبوو بۆیان. فَأَصَابَهُمْ سَیِّئَاتُ مَا کَسَبُوا. جا سزای کردەوەی خراپی خۆیان گرتنیەوە و ئەوانەیش کە ستەمکاریان کردووە لە ناو ئەماندا ئەوانیش سزای کردەوەی خۆیان ئەیانگرێتەوە و ئەمانە ناتوانن کارێ بکەن خوا نەتوانێ سزایان بدا و تۆڵەی بەدکرداریان لێ بسێنێتەوە. أَوَلَمْ يَعْلَمُوا أَنَّ اللَّهَ يَبْسُطُ الرِّزْقَ ئایا ئەم کافرانە نەیانزانیوە کەوا خوا ڕۆزی بەربڵاو ئەکا بۆ هەرکەس خۆی مەیلی لێ بێ و کەم و کورتی ئەکا بۆ هەر کەسیکی تر کە مەیلی لێ بێ بێگومان ئەم دەسەڵاتی خوایە لە بڵاو کردن یان کەم و کورت کردنی ڕۆزی هەر کەسێکا کە خۆی مەیلی لێ بێ چەندین نیشانە و بەڵگەی تیایە بۆ توانایی خوا بۆ هەر کۆمەڵە خەڵکێک کە باوەڕیان بە خوا هەبێ. إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِیمُ تۆ ئەی محمد بڵێ بەو بەندانەم کە زیادەڕەوییان کردووە لەسەر نەفسی خۆیان لە گوناهکردن و بێ فرمانی خوادا نائومێد مەبن لە ڕەحمەتی خوا خوا لە هەموو گوناهێ خۆشەبێ بۆ هەر کەسێک کە باوەڕی هەبێ کەوا خوا گوناهبەخش و میهرەبانە کاتێک کە سەردەمی فەوتانی هەموو گیانلەبەران دێ لەلایەن فریشتەی فەرمان پێدراوی تایبەتی ئەم کارەوە فوو ئەکرێ بە سوڕدا ئیتر بە دەنگی توند و تیژی ئەو فووە کە ئەکرێ بە سوڕدا هەرچی گیانلەبەرێ لە ئاسمان و لە زەویدا هەیە هەمووی لە هۆشی خۆی ئەچێ واتە ئەمرێ ئەوانە نەبێ کە خوا بیەوێ بە زیندوویی بمێننەوە ئەوانەیش کە لە دونیادا کافر بوون کۆمەڵ کۆمەڵ پاڵیان پێوە ئەنرێ بۆ ناو دۆزەخ تا کاتێ کە ئەگەنە بەرەوە دەرگاکانی دۆزەخیان بۆ ئەکرێنەوە و دەرگاوانەکانی پێیان ئەڵێن ئایا پێغەمبەرانێ لە خۆتان نەهاتنە لاتان ئایەتەکانی خوای خۆتانیان بەسەرا ئەخوێندنەوە و لەوەیان ئەترساندن کە بەم ڕۆژەتان بگەن؟ ئەوانیش ئەڵێن بەڵێ بەڵێ هاتن و ترساندینیان بەو کافرانە ئەوترێ، بڕۆنە ناو دەرگاکانی دۆزەخەوە و هەمیشە تیایانا بمێننەوە، دەسا گەلێ گەلێ خراپ و نابار و ناهەموارە قەرارگای ئەوانەی خۆیان بە زلەزانی و ملیان بۆ فەرموودەی خوا کەچ نەئەکرد. وسیق الذین اتقوا ربهم الی الجنة زمرا ئەوانەیش کە لە دونیادا لە خوا ترساون کۆمەڵ کۆمەڵ بەڕێ ئەکرێن بۆ بەهەشت تا کاتێ ئەگەنە بەهەشت و دەرگاکانیان بۆ ئەکرێنەوە و دەرگاوانەکانی بەهەشت پێیانەڵێن سڵاوی خواتان لێ بێ خۆتان لە چڵک و چەپەڵی تاوان پاک ڕاگرت دەبڕۆنە ناو بەهەشتەوە و هەمیشە لەوێ بن. بەهەشتیەکانیش ئەڵێن، سوپاس بۆ خوای گفتی خۆی کە پێی دابووین لە گەڵی هێناینێ دی و خاکی بەهەشتی بۆ کردین بە میراتی بۆ ماوە هەر شوێنێکمان ئەوێ ئەیکەین بە جێگە و ماوای خۆمان کەواتە پاداشی چاکە پاداشی ئەوانەی کردەوەی چاکیان کردووە. بەهەشتی براوە بۆ بەهەشت و دۆزەخی براوە بۆ دۆزەخ و هەمووان ئەڵێن سوپاس بۆ ئەو خوایەی کە پەروەردگاری هەموو جیهانەکانە. لە ئەبی سەعیدی خودریەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ وتی، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ لە ساڵی تەبوکدا پشتی دابوو بە دارخورمایەکەوە وتاری دەدا، فەرمووی، هەواڵی باشترین کەس و خراپترین کەستان پێ ڕابگەیەنم؟ باشترین خەڵک کەسێکە لە پێناوی خوادا کار دەکات لەسەر پشتی ماینەکەی یان وشترەکەی یان لەسەر پێیەکانی خۆی تا مردن و دوا هەناسەکانی ژیانی، خراپترین کەسێکیش کەسێکە خراپەکارە، قورئانی پیرۆز دەخوێنێتەوە بەڵام ئاوڕ بۆ هیچی ناداتەوە.